لە پاشان بانگت دەکەم بۆ ئاینی ئیسلام مسوڵمان بە بێوەی دەبی بەم جۆرەش خوای گەورە چەندان پاداشتت دەداتەوە خۆ ئەگەر پشت هەڵبکەیت ئەوا سەرباری گوناهی خۆت ئۆباڵی هەموو ئەو کەسانەشت لەسەر دەبێت کە پشت هەڵدەکەن ئەی ئەهلی کتاب وەرن با لەسەر وشەی هاوبەشی نێوانمان ڕێک بکەوین. ئەو وشەیەی کە لە نێوان ئێمە و ئێوەدا هەمان واتای هەیە، جگە لە اللە هیچی تر نەپەرستین. شەریک بۆ خوا بڕیار نەدەین و جگە لە خوا کەسمان کەسی ترمان نەکات بە پەرستراو. خۆ ئەگەر ئەوان دیسان ڕوویان وەرگێڕا، ئەو کات ئێوەش بڵێن بە شایەت بن ئێمە مسوڵمانین ئەم وتانە کاریگەریەکی قوڵیان لەسەر هەرقل بەجێهێشت لەو ماوەیەشدا ئەبو سوفیان لە شام بوو لە نێوان ئەبو سوفیان و ئیمپراتۆردا ئەم ئاخاوتنە هاتەکایەوە هەرقل بنەچە و نەسەبی چۆنە خاوەن بنەچە و نەسەبێکی ڕەسەنە ئایا پێشتر هیچ کام لە باو باپیرانی بانگەشەی لەم شێوەیەیان کردووە؟ نەخێر شتی وا نەبووە. هیچ کام لە باو باپیرانی فەرمانڕەوا بوون؟ نەخێر تیایاندا هەڵنەکەوتووە. شوێنکەوتوانی لە هەژارانن یاخود دەوڵەمەند و دەستڕۆیشتووەکان؟ زۆرینەیان لە هەژارەکانن. شوێنکەوتوانی زیاد دەکەن یاخود کەم دەکەن؟ ڕۆژ بە ڕۆژ زیاد دەکەن. هەرگیز بووە درۆی کردبێت؟ نەخێر هەرگیز درۆمان لێ نەبیستووە. هیچ ناپاکیەکتان لێ بینیوە؟ تا ئەمڕۆ شتی وای لێ نەبینراوە. بەڵام دوای ئەمە نازانم چۆن دەبێت. بەم شێوەیە دەبینین ئەبو سوفیان کە تا ئەو کاتە موسوڵمان نەببوو جەمسەرێکی دیاری نەیاریکردنی پێغەمبەری خوا بوو مەگەر تەنها لە کۆتا ڕستەی قسەکانیدا ئینجا توانی گومان و دوودڵیەک بترنجێنێتە قسەکانیەوە. هەرقلیش وەڵامەکانی ئەبو سوفیان دووبارە دەکاتەوە و ڕایدەگەیەنێ کە هەموو ئەمانە بەڵگەن لەسەر ڕیسالەتی پێغەمبەر صلی اللە علیه وسلم. پاشان پرس و ڕا بە ئوسقوفەکەی دەکات، ئەویش هەمان بۆچوونی دەبێت. بە گوێرەی یەکێک لە ڕیوایەتەکان، لەوێدا ئیمانی خۆی ئاشکرا دەکات و دەڵێ، زۆرنابات هەموو ئەم ناوچانەی لە ژێر پێماندان دەبم بە موڵکی ئەو. ئەمە دەڵێت و لە دواییشدا قسەکانی وەک خۆی دێنە دی. بەڵام کاتێک توڕەبوون و پیشخواردنەوەی قەشەکان دەبینێت، ڕێڕەوی قسەکانی دەگۆڕێت و دەڵێت، من ئێوەم تاقی کردەوە. تاکو بزانم تا چ ڕادەیەک پابەندی ئاینەکەی خۆتانن، بەڵام ئوسقوفەکەی ئیمان دەهێنێ و بە شێوەیەکی غەیبی بەیعەت دەدا بە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم. ئەوانی تر. سەروەرمان پەیامی بۆ چەندین کەس و شوێنی تریش ناردووە هەیان بوو ڕێی ڕاستی دەگرت و ئیسلامی قەبوڵ دەکرد هەشیان بوو لەگەڵ ئەوەشدا کە موسوڵمان نەدەبوو کەچی ڕێز و حورمەتی شایستەیان بەرامبەر بە پێغەمبەری خوا دەنواند مقەوقەسی فەرمانڕەوای قیبتیەکان یەکێک بوو لەوانە. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم پەیامێکی بە حاتەبی کوڕی ئەبی بەلتەعە دا ڕەزای خوای لێ بێ بۆ نارد، ئەگەرچی مقەوقەز نەبووبوو بە موسڵمان، بەڵام بە درێژایی ماوەی مانەوەی حاتەب لە میسر بەو پەڕی ڕێز و خۆشەویستیەوە میوانداری کرد و لە دواییشدا چەندین دیاری نارد بۆ پێغەمبەری سەروەرمان دایکی ئیمانداران حەزرەتی ماریەش یەکێک بوو لەو دیاریانە پێغەمبەرمان بە خێزانی خۆی قەبووڵی کرد و منداڵێکیشی بە ناوی ئیبراهیم و لێ بوو. جگە لەمەش لە ناو دیارییەکاندا ئێسترێکی سپی تێدا بوو بە ناوی، دولدول. ئەم ئێسترە یەکەم ئێستر بووە کە عەڕەبی ئەو زەمانە بینیبێتی. یەکێکی تریش لەو پاشایانەی کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم نامەی بۆ نارد کیسرای پاشای فارس بوو. بەڵام هەڵوێستی کیسرا لەوانی تر جیاواز بوو. کیسرا نامەکەی پێغەمبەرمانی دڕاند و فڕێی دایە سەر زەوی. سەرەنجامی ئەم ڕەفتارەش لە پارچە پارچە بوونی موڵک و دەسەڵاتەکەیدا تەجەلی کرد. ئەوە بوو زۆری نەخایەند کە ئێران پارچە پارچە بوو لە بەریەک هەڵوەشا. پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام بە گەیاندنی بانگەوازەکەی بە فەرمانڕەوا و سەرۆک دەوڵەتان و سەرگەورەی هۆزە جیاوازەکان، دەستی دا بۆ تەبلیغێکی جیهانی و گشتگیر. ئەو هەر ڕۆژە و هەنگاوێک زیاتر دەچووە دڵەکانەوە و تەختی خۆی دادەمەزراند. دەتوت جازیبەیەکی قودسی تێدایە و لە ڕێگەی چەند پەتێکی ڕاز ئامێزەوە هەمووان بەرەو لای خۆی کەمەندکێش دەکات. هەر تاک و کۆمەڵێکیش کەوتبێتە بازنەی کەمەندکێشی ئەوەوە، لە هەمان کاتدا دەبوو بە بەشێکیش لە جیهانی نوور. لە پاش ئەوەی سەڵتەنەتی ئەوینی لە دڵەکاندا دانا، ئیدی بەرەنگاربوونەوە و بەربەرەکانێکردنی بووبووە مەحاڵێک. جیاوازییەکی ئەوتۆی نەبوو لەگەڵ بەرگرتنی خۆر بە بێژینگ. ئەمە پەلەقاژەیەکی بێهودەشی پێ دەگوترا. جا خۆ هەر واش بوو. زۆری نەبرد کە بەشێکی زۆر لەوانەی تا ئەو ڕۆژە لە بەرەی نەیاردا بوون، مایەپووچی و ڕەنجەڕۆیی کرد و کۆششەکانیان بۆ دەرکەوت و ئەوانیش دەخیلی ڕەسول اللە صلی اللە علیە وسلم بوون. حودەیبە لە ڕوانگەی تەبلیغەوە. حودەیبە نموونەی شێوازی سوود وەرگرتنە لە دەرفەت و هەلە ڕەخساوەکان لە پێناو تەبلیغ و بانگەوازدا. ڕێکەوتننامەی حودەیبیە دارای پێگە و بایەخێکی تایبەتە لە بواری تەبلیغدا. ئەوە بوو ڕەزامەندی دەربڕینی پێغەمبەری نازدار بەو ڕێکەوتننامەیە سەرباری ئەو مەرجە دژوارانەی لە خۆی گرتبوو هەر لە سەرەتاوە لە لایەن چەند کەسێکەوە ڕووبەڕووی چەند کاردانەوەیەک بۆوە کە بۆنی ڕەخنەیان لێ دەهات. لەوانەش حەزرەتی عومەر کە بە وابەستەیی بە پێغەمبەری خواوە ناسرابوو. ئیدی بەم چەشنە چەند چرکەساتێکی تەمومژاویان لە لێواری خەسارەتمەندیدا بەسەردا تێپەڕی. ڕاستە چەند ساتێکی لەو جۆرەیان بەسەردا تێپەڕی، بەڵام تەنها ساڵێک دواتر موسوڵمانان بەو پەڕی سەربەستیەوە چوونە ناو مەککەوە. ئەم ڕووداوەش بە درێژایی ساڵێکی ڕەبەق بووە باس و خواسی کۆڕ و دانیشتنی مەککەییەکان. بەمەش هێدی هێدی دڵەکان بۆ هاتنە ناو ئیسلام ئامادە دەکران. لەم سەروبەندەشدا چەند کەسایەتیەکی ناسراوی نێو سەرانی قوڕەیش هاوشێوەی خالیدی کوڕی وەلید و عەمری کوڕی عاس بە ئیرادەی ئازادی خۆیان باوەڕیان هێناو هاتنە نێو ڕیزی موسوڵمانانەوە. موسوڵمان بوونی ئەم کەسایەتیە ناوازانە بێ ئەوەی عزەتیان زامدار بێت لە سۆنگەی ئەو خزمەتانەوە کە لە داهاتوودا پێشکەشیان دەکرد، زۆر گرینگ بوو، لە ڕاستیشدا هەر وا بوو. لە لایەکی ترەوە ئەو دیمەنی وابەستەیی و دڵبەندییەی کە هاوەڵان لە کاتی بەیعەتدا بەرامبەر بە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم نواندیان لە چاوی باڵادەستانی مەککە ون نەبوو، ئەمەش خۆی لە خۆیدا گڕوتینێکی تری دا بە پرۆسەی نەرم بوونی دڵی مەککەییەکان بە ڕووی ئیسلامدا. نوری نەمر.